بەسەرهاتی ئەنیس و جەلیسی وەزیر شەهرەزاد وتی ئەی پاشای بەختیار ئەڵێن پاشایەک بووە لە پاشاکانی بەسرا هەژاران و سوالکەرانی زۆر خۆشویستووە شایەک کە جەنگی لەگەڵ سوپایە لە ناویان ئەبا هێندە ئازایە لەسەر سنگیان کە چۆکی دادا بەنێزەیەوە سەریان باڵایە شمشێربازێکی زۆر بە هەڵمەتە تیرەندازە و ڕم هەر لە پۆلایە سوارچاک هەر وەکو شەپۆلی دەریا جەربەزەیی لە باڵا و ڕوویدایە بریسکەی ڕمی سوپای نێو کەشتی تاک و دووربیلەی کۆتایی نایە فەلەک سوێندی خوارد هی وەک تۆی ببێ سەری دای لەبرد وەک تۆی بۆ نایە ئەم پاشایە محەممە سلێمان زێنی پێوەترا دوو وەزیری بوو مەعینی ساوی فەزلی خاقان فەزلی خاقان بەخشندەی سەردەمی خۆی بوو، خۆشەویستی خەڵک بوو، زۆر خۆشحاڵ بوو کە ئەو پیاوە وەزیریان بوو، چاکە و کار و لابەری شەڕ و هەرا بوو، بەڵام مەعینی وەزیر بە پێچەوانەوە بوو، ئەدوت ئەم شیعرە بەسەر ئەودا هەڵدراوە. ئەوەی بەخشندەن جێگەی شانازین، چونکە ئەوانیش بەخشندە و چاکن، هی پیاوخراپیش دەگمەنە چاک بێ هەمیشە خوێڕی و پیس و ناپاکن خەڵکەکەش چەند مەعینان خۆشەویست هێندەشیان ڕق لە فەزلە بووە قەدەری خواوە بوو شا محەممەد کە لە سەرکورسی دەسەڵات دانیشت بوو سەرانی حکومەتی لە دەور و پشت بوو فەزلی وەزیری بان کردووتی کەنیزەکێکم بۆ بکراناسک و جوان لە وێنەی کەم بێ ڕەوشتی جوان بێ یەکێک لە سەرانی دەوڵەت وتی کەوابوو هەزار دیناری تێچێ سوڵتان فەرمانی دا ڕۆژانە بچێتە بازاڕی کەنیزەکان و دەڵاڵەکان ڕابسپێرێ کە نابێ هیچ کەنیزەکێک بە هەزار دینار زیاتر بفرۆشێت و بە وەزیر نەوترێ ئیتر هەر کەنیزەک پیشانی وەزیرەدرا و بەدڵی نەبوو ڕۆژێکیان دەڵالێک بەرەو ماڵی وەزیرە بێتەوە کاگاتە ماڵیان سەیرەکات وەزیر بە سواری بۆ سەراچە ئەچێتە نزیکی وڵێت تا تۆمان تیابی بەخشندە ماوە تەقەلات لە لای یەزدان نووسراوە ناوبانگی پاشایش بەهۆی تۆوەیە دیارە بەختیاریش خۆی بەتۆداوە ئەم جاوتی قوربان لەوە چێ خوا بەویستی خۆتی کردبێ وەزیروتی کوا بهێنا دەڵاڵیش کەمێ ون بوو کە هاتەوە کەنیزەکێکی جوانی قەتبارێکی ڕێک پۆشی پێبوو ناسک و ڕەوان ئەدوت ئەم شعرە بۆ ئەوتراوە خوای عەرە شۆخی و باڵای پێداوە قسە و کردەوە و ڕەوشت پاراوە ئاسمانی ژیری جوت ئەستێرەیە چۆن وەسیفکەی ئاوا ڕخساوە وەزیر زۆر بە دڵی بوو بۆیە پرسی بایی چەندە دەڵاڵەکە وتی بایی دە هزار دینارە هەرچەند بایی ئەو پارەیە هەر خواردن و جل و بەرگی نایە بکرەی مامۆستایانی بووە ئێستام کەنیزەکە ڕێزمانی عەربی و شیکردنەوەی قورآن بنەماکانی شەرع شارەزای و خۆشنووس و مۆسیقاژەنیشە وەزیر وتی خاوەنەکەیم بۆ بێنە هەر خاوەنەکەی هێنایە بەردەم کە کابرایەکی دنیادیدەی تاڵ و سوێری چەشتوو بوو کە ئەدوت ئەم شعرە بۆ ئەو تراوە زەمانە زۆری ڕاچڵەکاندوم بەرگە ناگیرێ و پشتی شکاندوم بەبێ ئاگایی ڕێگای خۆمەبڕی ئێستا بە ئاگام بۆیە دانیشتوم ئەم جاوەزیر بە خاوەنەکەی وت دههزار دینارت پسندە بۆ نرخێم کەنیزەکە کە بیفرۆشیت بە سوڵتان محەممە سلێمان خاوەنەکەی وتی مادام بۆ سڵتانە پارەشم نەداتێ هەر پەسەندمە ئەمجا فەرمانیدا زێڕیان بۆ کێشانە کرد و پێیدا ئەمجا دەڵاڵە هاتە پێشوتی ئەگەر گەورەم ڕێم بدا قسە بکەم وەزیروتی چیت هەیە بیڵێ ئەیژوتی لام وایە ئەمڕۆم کەنیزەکە نەبی بۆ سوڵتان باشترە چونکە لە سەفەر گەڕاوەتەوە ماندووە و کەمێک ناساغا دە ڕۆژێک بالای خۆت بێ دواتر لە گەرما و خۆی بشوات و جلوبەرگی جوان لەبەر بکە ئەم جابی بی بۆ تۆ باشترە وەزیر قسەی ئەم کابرای پەسەند کرد و بردەوە بۆ ماڵی خۆیان ژوورێکیان بۆ تەرخان کرد و هەموو پێداویستیەکان بۆ دەستەبەر کرد ماوەیەک بەم شێوەیە بوو. فەزلی خاقانی وەزیر کوڕێکی زۆر شۆخ و شەنگیە بوو بەڵام تووڕە و تڕۆ بوو. ڕۆژێکیان ئەم کەنیزەکە قسەی ڕقی پێڵێ کوڕەش تووڕە بێت و مشتە کۆڵەیەکی لێدا ناوچوانی کەنیزەگە ئاوسێ خوێنی پیا دێتە خوار و ئەبورێتەوە. کوڕ لە ترسانە ماڵ بەجێ دێڵێ. کەنیزەکانی تریکەنە هاوار خاتونی دایکی کوڕە پرسێ ئەرێ ئەم هاوار هاوارە چییە؟ کە ئەنیسی جەلیس بینی کەنیزەکەکان دەم و چاوی کەنیزەکە پاکەنەوە زۆر ترسا و خەمی بوو کە ئەگەر نورەدین ئەمە بزانێ سەری ئەبڕێ ئا لەم کاتەدا وەزیر هاتە ژوورەوە هەواڵەکەی پرسی ژنەکەی پێی وت بڵێ بەخوا گوێم لێگری ئەی ژوتی بڵێ باشە هەواڵی کوڕەکەی پێدا زۆری پێناخۆش بوو یەخەی خۆی دانڕی و تفی لە ڕیشی خۆی کردوتی ئیتر ناتوانین بیبین بۆ سلتان چونکە دەم و چاوی تێکچووە ژنەکەی وتی بێخەم بە خۆم دههزار دیناری نرخەکەی تدەدەمەوە مێردەکەی وتی نەگبەت خەمی پارەکەیم نییە خەمی ئەوەمە سەر و ماڵم تیا بچێ ژنەکەی وتیەوە چۆن ڕووەدا پیاوەکەی وتی ئەی تۆ نازانی مەعینی وەزیر بە دوامانەوەیە هەر کە ئەمە ببیستێ ڕواتە لای سلتان و پێڵێ ئەی سلتان ئەوەش وەزیرە خۆشەویستەکەت دههزار دینارت پێدا کەنیزەکت بۆ بکرێ ئەوە تا کڕیوێتی بەڵام هەڵی گرتووە بۆ خۆی ژنەکەی دڵی دایە وتی خوا یار و یاوەر بێ کەس نازانێ وەزیریش بەم قسەیە ئارام بووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو چیرۆکی نورەدین علی و ئەنیسی جەلیس شارەزا دوتی ئێستاش وەزیر بەجێ ئەهێڵین و ئەچین بۆ لای نورەدین علی ئەویش لە ترسی باوکی ڕۆژانە لە ڕز و باخێکدا خۆی ونەکرد شەوانش بدزی باوکیەوە هاتەوە و لێنوست بەیانیانش زوو ماڵی جێشت بۆ ناو ڕزەکە یەکمان خۆی پیشانی باوکی نەدا ڕۆژێکیان دایکی بە باوکی وت بە قوربان ئەبێت لەبەر کەنیزەکێک کوڕەکەمان بکوژین گەر ونبوونی کوڕەکەمان درێژە بخەیانێ تەرەێ بێ باوکی کوڕەوتی چارە چیە ژنەکەی وتی خۆت لە ماڵەکەدا بشارەوە هەرکە هاتەوە ماڵ بیگرە و ئاشتی بکەرەوە و کەنیزەکەکەی لێمارە ببڕە مەرج بێ پارەی کەنیزەکەکەت بتەمەوە وەزیر چاوەڕوانی شەوی کرد هەر کە نورەدین هاتەوە گرتی ویستی هەر سەری ببرێ دایکی فریای کەوت لێی پرسی ئەوە چی لێکەی ئەویش وتی سەریە بڕم نورەدین وتی جا دەستت تێمەچێ چاوانی باوکی پڕفرمێسک بوون وتی کوڕەکەم چۆن خۆم و سامان و مڵکی منت هێندە بەلاوە سوک بوو ئەم کارت کرد کوڕەکەوتی گوێ لەم شعرە بگرە لێبوردن کاری گەورە پیاوانە کە بەخشندەبووی ڕەوشتت جوانە دژمن سەرشۆڕ بێ چی پێکرێ لێبوردە ئاوا باڵا و لەبانە وەزیر کە لە سەرسنگی چۆکی دادابوو هەستایەوتی کوڕەکەم دەبڕۆ ئەوە لێت خۆش بووم کوڕەکەی دەستی باوکی ماچ کرد ئەمجا باوکی وتی کوڕەکەم بمزانایە لەگەڵ ئەنیس جەلیز باژەبی هەرزوو پێشکەشمە کردی نورەدین وتی بابە جان ئاخر چۆن بۆی باش نابم باوکە وتی ئەوە ڕێنمای دەکەم نەلەی بدە نەژنی بەسەر بێنە نەبی فرۆشە کوڕەوتی سوێن دەخۆم نەژنی بەسەر دێنم نەئەی فرۆشمەوە خوا کارێکی کرد پاشا کڕینی کەنیزەکی بیر چووەوە هەرچەند مەعینی وەزیر پێشی زانی بەڵام ئەیزانی خەلیفە وەزیرەی زۆر خۆشەوێ نەیوێرا بە خەلیفە بڵێ ساڵێک بەسەر ئەم کارەدا ڕۆشت ڕۆژێکیان فەزلی وەزیر لە گەرما بدێتە دەرەوە ئارەقەکاتەوە سەرمایە بێت و لە جێگا داکەوێ نەخۆشکەوتنەکەی درێژەی کێشا زەرد و لاواز بوو نورەدینی کوڕی بانگ کرد و پێی وت کوڕم ئەوە بزانە کە ڕۆژی بژێوی لای خوایە مردنیش بەبێ پێچ و پەنایە هەمومانەمرین ئاواش داوانیەوە خوانە بێت ئەبێت هەمومان بمرین لە گۆڕستاندا جێگایەک بگرین کوڕەکەم وەسیەتەمەوەیە خواپەرستی بکە هەمیشە بێرت لای ئەنجامی کارەکانت بێ پەزێرایی ئەنیسی جەلیسی کەنیزەک بکە نورەدینی ژوتی بابەجان خۆ من بە نزا و پاڕانەوەی مزگەوت و میحراب ناسراوم خێرکەرێکی باشم باوکی وتی خوا لێت وەربگرێت شایەتمانی هێنا و گیانی دەرچوو ئیتر کۆشک پڕ بوو لە گریان و هاوار و فیغان هەواڵ گەیشتە خەلیفە و ناوشار لاوان پیران مناڵان بۆی گریان پیاوانی دەوڵەت ناسراوانی مەملەکەت ئامادەی ڕێوڕسمی ناشتنی بوون کە دارەمەی تیان هێنایە دەر ئەم شعرەی بۆترا پێنجشەمە بوو لە هاوڕێیاندا بڕام شۆردمیان و لەسەر تەختێک نرام بەرگی پۆشتەی ئێران داکەندم و بە بەرگێکی سادەوە وا لە گۆڕام ژێر دارەمەیت کەوتن و منی تیابووم بەرەو مزگەوت بە گریانەوە برام. هاوڕێیان و خۆشەویستانم هەموو لە پێغەمبەر سڵاواتیان بۆ دەم لە گۆڕستان جۆرێک لە گۆڕنرام جارێکی دی کەسێک نەدا لە دەرگام کە ناشتیان هەموو گەڕانەوە نورەدین دڵی پڕ بوو دەستی کردە گریانەوتی وا ئێوارەی پێنجشەممەیە ڕۆشتی و خەمت بۆ ئێمەیە نەمایت خۆشی ئێمەش نەما دڵمان هەر جێی ئەو خەمەیە گیانم وشک و وێرانەیە ڕۆم تێ مەکە و نەخێر مەیە چاوانم کەیلی فرمێسکن گوێچکەم کڕی ئەو بەزمەیە ماوەیەکی زۆر نورەدین خەفەت باری باوکی بوو ڕۆژێکیان لە دەرگای ماڵیاندا هەستا و چوو کردیەوە بینی یەکێک لە هاوڕێیانی باوکی بوو میوان دەستی ماچ کرد وتی گەورەم ئەوەی کوڕی وەکو تۆی لە دوا جێ بمێنێ نامرێ دنیا بۆ پێغەمبەر درودی خوای لێ بنەما بۆ خەم لە دلی خۆت دەرناکەی ئیدی ئەمش ژووری میوانی کردەوە کەمێ ئاڵ و گۆڕی تیا کرد هاوڕێ و نزیکانی لێکۆبوونەوە کوڕش کەوتە خێر و چاکەکردن ڕۆژێکیان ڕاوێژکارەکەی پێیوت گەورم نەتبیستوە و کەسەی پارە و سامانی تەخشان و پەخشان کە لە هەژار بوونەوە نزیکە بێتەوە شاعرێ گوتوێتی دەست بە سامانی خۆمەوە ئەگرم چاکە و بەرگری پێیەکەم لە خۆم چۆن ئەبێ ناحە سامانم بخوا بەختیاریم بڕوا و نەگبەتی بێ بۆم بە سامانی من تێر و تەسەل بێ ڕێنەدات خۆشم پولێکی بخۆم پارە و سامانم نادەمە کەسێک سپڵە و بۆ تەماع بکە هات و چۆم تا پێنج درهەمم پێ خەرج نەکە تەنیا درهەمێک خەرج ناکا بۆم ئای لە ڕسوایی خەڵکی بێ پارە نەبوو هەژاریم سوک و دەستە خۆم ئەم جاوتی ئەم خەرجی و بەخشیشەی تۆ هەژاری دێنێ نورەدین وتی ئامۆژگاریەکانت نابیستم فەرموو بزانم شاعرە چی وتووە دەستم گرتەوە و بەخشندە نەبووم نەسەر ئەژنۆ چووم نەدەست بڵند بووم کێ بە ڕەزیلی گەورە و پیاو چاک بوو بە بەخشندەیش کەسێک تیا نەچوو ئەم جاوتی گەڕێزی نمەکی منت بوو خەمی خوانی ئێوارەی منت نەبێ ڕاوێشکار لیدا ڕۆشت نورە دینیش درێغی نەکرد لە خۆشیەکانی ژیانی هەر میوانێکی بی وتایە مشتەی ماڵت زۆر جوانە پێ وت پیرۆزت بێ بیبە یان میوانێک بی وتایە فلان خانوتان خۆشەی وت وا بە دیاری پێم دایت بەیانی وێواران ماڵی بە میوان پڕ بوو ساڵێکی بەم جۆرە بردە سەر ڕۆژێکیان کەنیزەکە ئانیس جەلیس هات و ئەم شێرەی بۆ خوێندەوە ڕۆژانی خۆشت کە بە سەرەبرد نەترسای قەدەر چیت بەسەر دێنێ شەوانی خۆشی وا فریوی دایت پێت وابوو هەرگیز لێت ناشەوێنێ کە لەم شعرە بۆ لە دەرگادرا نورەدین پرسی ها خێرە ڕاوێشکاروتی گەورم ئەوەی کە دەمێکە لێ ترسام ڕوویدا ئەوی ژووتی چۆن ئەمی ژووتی ئێستا با یەک درهم سامان لە ژێر دەستمان نییە ئەمەش دەفتەرەکانی پارە و مڵکەکان تا نورەدین کامەی بیست سەری داخستوتی لە حەولەوەلا قوتە ئللا بلا یەکێک لەو میوانانەی کە لەگەڵیدا دەرگای کردەوە گەڕایەوە ناو میوانانی ژوورە و پێیوتن نورەدینی فاسی کردووە ئێمە چی بکەین باشە کە نورەدین گەڕایە و ناو میوانەکانی ڕەنگی تێکچوو یەکێک لە میوانەکان هێستا وتی بەڕێز ڕێگەم بدە منە ڕۆم نورەدین وتی جا بۆچی پەلەکەیت ئەی ژوتی ژنەکەم مناڵێ بێ ئەمەوێت ئاگام لێی بێ خوا حافیزی لێکردن ئەم جا میوانێکی تر هەستا وتی بە یارمەتیتان براکەم کوڕەکەی بۆ گەرماوە بە ئەبێت بڕۆم بۆ لای هەر یەکەو بە بیانوێک ماڵیان چۆڵ کرد هەر خۆی مایەوە ئانیسی جەلیسی بان کردوتی ژنەکە ئاگات لێیە چیم بەسەر هات ئامۆژگاری ڕاوشکارەکەی خۆی بۆ جێڕایە و ژنەکەی پێیوت چەند شەوێک لەمە پێش بیستم پێ دڵێم بەڵام تۆ ئەم شعرە دوت دنیا پێی بەخشیت سامان و پارە زووبی بەخشەوە کوڕە هاوارە بەدەست بڵاوی سامان کەم ناکە نەبوونی ژەڕوا و خەمی دواجارە کە گوێم لەم شعرە بوو بێدەنگ بووم نورەدین علی وتی ئەنیس جان خۆ من ئەو سامانم بۆ دۆست و هاوڕیانم خرج کردووە ئەوان منیان هەژار خست بڕواناکەم پشتم لێ بکەن ژنەکەی وتی بەخوا چاوەڕێ هیچیان لێ مەکە نورە دینی ژوتی بەو خویە بێت بچم لە دەرگایان بدەم بەڵکو سرمایەک پێکەوە بنێم و بازرگانی پێ بکەم و واز لە یاری و ڕابواردن بێنم دە هاوڕێی لە گەڕەکێکدا هەبوو کە گەشتە ئەو گەڕەکە لە یەکەم دەرگایدا کەنیزەکێک دەرگای لێکردەوە پرسی چیت ئەویژتی بڵێ نورەدین ئەلیە دەستەکانت ماچەکات و چاوەڕی یارمەتی و پیاوەتی تا کەنیزەکە کە چووە و قسەی گیان هاوڕێکەی لە وڵامدا پێیوت بڕۆ بڵێ لە ماڵ نییە نورەدین بەخۆی وت ڕەنگە ئەم هاوڕێم نەبوو هەژار بێ با بچم بۆ لای ئەوانی تر خۆ دەوڵەمەندیان هەر تێدایە ئەمجا لە دەرگای دووەم هاوڕیدا ئەویش هەمان وەڵامی بوو ئەمجا ئەم شێرەی لەبەر خۆی وت لە دەرگای خەڵکی مەکە دەقل باب گۆشتی خۆت بخۆ نەمنەتی قەساب ئەمجا بەخۆی وت بەو خویە بێت هەموان تاقیب کەمەوە ڕەنگێکێکیان باش بێت و جێی هەموان بگرێتەوە لە دەرگای هەموو هاوڕێکانیدا کەسیان دەرگایان لێ نەکردەوە و لەتێک نانی نەدایە ئەویش بەم جۆرە خۆی لاواندەوە مرۆڤ هەروەکو داری بەبەرە تابەری هەبێ خەڵکی لە دەورە کەبەری خورا بێکە زەمێنێ بەڵا لێدا و نەخۆشی خۆرە تف لە دۆستانی ئەم زمانەیە بۆ چاکی لەدا یەکێکی زۆرە ئەم جا بە پەژارێکی زۆرەوە گەڕایە و لای کەنیزەکەکەی ئەویش پێی وت بەقوربان نەموت بێسوودن نورەدین لە وەڵام داوت یێرێ بەخوایەکی کان خۆی پیشانم نەدا ئەم جاشنەکەی وتی ئەزانی چیەکەی شتومەکی ماڵ بفرۆشە تاکو و خوا دەریەکمان لێکاتەوە دوای ماوەیەک شتومەکی ماڵیش کۆتایی پێهات ئەمجا ڕووی لە کەنێزێکی ژنی کرد و پرسی لەمە دواچی بکەین ئەوێژوتی وەرە بم بە بازاڕ و بمفرۆشە خۆت ئاگاداری کاتی خۆی باوکت بە ده هزار دینار منی کڕیەوە گەر زمانە ڕووی تێکردیتەوە ئەوە بێگەگەینەوە نورە دێنەوتی ئەنیزجان آخر یەک سعات بێت و هەڵناکەم ئەنیسی جەلیز وتی گوڵەکە منیش هەروەکو تۆم بەڵام چارە نییە دواتر ئەم شێرەی وت ناچاری کردەی وات پێ نوێنێ سرجەم ژیانت لێ ئەبێزێنێ زەمانە دەورت وا لێگۆڕێ خۆت سەرت لە خۆت پێ سوڕەمێنێ ئەم جانورەدین هەستا سەر پێ فرمێسک لە چاوانی ئەباری کەوتە خۆلاواندنەوە هەستە بتبینم تا دانەبڕاوی تۆ تاسەی دڵ و جەرگی بڕاوی گەر ئەرکە بۆ تۆ ڕێم بدە گیانە بکەومە بەرپێت بەسەر بڕاوی ئەمجا بردێ بازاڕی کۆی لە فرۆشان دا دەست دەڵاڵەکە و پێیوت حاج حەسەن ڕێزیەم کەنیزەکە بزانێت ئەویش وتی گەورم ڕێوڕسم پارێزراوە خەمت نەبێ ئەم جاپرسی ئەمە ئەنیسی جەلیز نییە کە کاتی خۆی باوکت بە دەهزار دینار لە منی کڕی نورەدین وتی خۆیەتی ئەمجا دەڵاڵەکە مەزادەکەی دواخست تاکو بازرگانان و دەوڵەمەندان پەیدا بوون، بازاڕیش سیخناخ بوو لە کەنیزەکانی، تورکی، چەرکەسی، حەبەشی، نۆیی، ڕۆمی، تەتەری، جۆرجیایی، ئەمجا هەستا و دەستی پێکرد، ئەی بازرگانان، دەوڵەمەندان، هەموو گۆیەک گوێز نییە، هەموو درێژکۆلەیەکیش مۆز نییە، هەموو سوورەیەکیش گۆش نییە، هەموو سپی ڕەنگێکیش دوگ نییە ئەم مرواریەم هەیە ئەوەڵ مەزات بازرگانێک گوتی چهار دینار لەسەر من یەکێکی تر چهار دینار مەعێنی ساوی وەزیری شهات بۆ مەزاتخانە نورەدین علی بینی بۆیە بەخۆیوت بڵێ هات بێ بۆ کەنیزە کڕین ئەم جاسێری دەڵاڵەکەی کردو لە دڵی خۆی داوتی ئێستا بۆم دەرکەوت ئەمە ئیفلاسی کردووە و ئەنیسی جەلیسی ئەفرۆشێت حەسەنی دەڵاڵی بان کرد ئەوی شات و کڕنوشی بۆ برد معین وتی حەسەن ئەم کەنیزەکەمە بێ ئەم جاپرسی نرخەکەی کرد وتی مەزادی گەشتوتە 4500 دینار معین وتی بەو 4500 دینارە لەسەر من دەوڵەمەندان کە مەعینی وەزیریان بینی نەیانوێرا زەم بکەن و زیادی بکەن بڵاوان لێکرد بۆیە مەعین بە دەڵاڵەکەی وت لەسەر چی وەستایی بڕۆ پرسی خاوەنەکەی بکە 500 دیناریش بۆ تۆ دەڵاڵ بە نورەدینی وت گەورم کەنیزەکەکەمان بەخۆڕا لە دەست چوو ئەویش پرسی بۆ دەڵالەکە پێیوت ئەو مەعینی ساویە زاڵمە بە بازاڕەکەدا ڕەت بوو بۆ نەگبەتی کە کەنیزەکەی بینی هی بەدڵی بوو ئەشزانانی خاوەنەکەی تۆی قوربان گەر هەر ئێستا کاش پارەکەیدا ئەوە زۆر باشە گەر کاغەزێکیدا تیان نووسرا بوو 4500 دینار بدەنە هەڵگری ئەم کاغەزە ئەوە هێندە چی تەلای ڕاوێشکارەکەی وڵێ سبینێ هێندە ئەتهێنێ و ئەتبا وەڕسە بێت و ئەم جا کاغەزەکەت لە دەم دەردێنێ و ئەیڕێنێ بەو شێوەیە کەنیزەکەت لە دەست دەردێنێ نورەدین علیش دەی پرسی ئەی چارە چییە؟ دەڵاڵەکەوتی ئامۆژگارێک دەکەم بەجێ بێنە گەر بەختت بوو ئەوە ڕزگارت دەبێ ئەی ژوتی چۆن؟ دەڵاڵەکەوتی لەو کاتەدا من بانگەوازەکەم ئەم کەنیزەکە بە 4500 دینار تۆ لێم وەرە پێش و زلێک لە کەنیزەکەت بدە ئەنج بڵێ ئەوە سوێندم لێت خواردبوو کە بتخەمە مەزادەوە بۆی سوێندەکەم نەکەوێ تۆم هێنای ئێرە قۆڵی بگرە و بە کێشی بکە و لەگەڵ خۆت بیبە ئەمجا چۆ ناو خەڵکەکە و دەستی پێکردەوە دواتر بە مەعینی وەزیری وت گەورم ئەوە خاوەنەکەی هات نورەدین کەنیزەکەکەی لە دەست دەڵاڵەکە دەرهێنا و زلەیەکی لێدا و پێی وت نەگبەت ئەوەش بۆ ئەوەی سوێندەکەم نەکەوێت تۆم خستە مەزادەوە ئەگەر نا هەر شتومەکی ماڵ بفرۆشم چەند هێندەی تۆ پارە وەرەگرم بۆ پارەی نرخی تۆ پەکم نەکەوتووە کەمەعین ئەمەی بیست وتی داماو بۆ هیچ لە ماڵەکەت داماوە تاکو بیفرۆشی مەعین ویستی نورەدین بشکێنێت و لەناوی ببا خەڵکەکە کە نورەدینیان بینی چونکە خۆشیانە ویست لێی کۆبوونەوە نورەدین پێیوتن خەڵکینە ئەوە بە چاوی خۆتان زڵم و زۆری ئەم وەزیرە بینن مەعینی شەڵی داوتی بەو خویە لەبەر ئێوە نەبواە هەر ئێستا کوشت خەڵکەکە ئیشارەتیان بۆ نورەدین کرد کە لیدا هەر بۆیە بۆی چوە پێش خۆشی پیاوێکی بەهێز بوو وەزیری لەسەر زینی هێسترەکەی ڕاکێشایە خوار و دای بە زەویدا کەوتە ناو پێی خوێک قڕی گیراوەوە ئەمجا کەوتە مشتە کۆڵە لێدان مشتێک پوشی کورتانی کردە دەمیەوە خوێن بە ڕیشی دات خوارەوە کاکی وەزیر دە خزمەتکاریش لەگەڵ بوو کامیان بینی بە سەروەزیر هاتووە دەستیان برد بۆ شمشێرەکانیان ویستیان پەلاماری نورەدین بدەن بەڵام خەڵکەکە نیان هێشت و بە خزمەتکارەکانیان وت یەکێکان وەزیرە ئەوی تریش کوڕە وەزیرە نەبادا دوای ئەوان ئاش ببنەوە ئێوە پیاو خراپ دەرچن یان لێتان بکوژێ بۆ ئێوە چاکە کڕبن و هیچ مەکەن ئەم جانورەدین دەستی کەنیزەکەی گرت و بەرەو ماڵەوە مەعێنیش بەرگەکەی بەری سێڕنگ ببوو سوور و قاوەی خۆڵ و خۆڵەمێشی کە ئەمەی بەخۆیە بینی یەکسەر بەرەو ماڵی خەلیفە بووە کە گەشتە بەردەرگیان دەستی کردە هاوار وتی فریام کەون کوشتمیان دەرگاوان بردیە بەردەمی خەلیفە وەزیر بە گریانەوە ئاوا خۆی لاواندەوە لێمەدەن لە سای حکومی بێخێوە گورگ وا بمخوا لە سای شێرە خەڵکی پاراوی کانی و ئاوت بن منیش لە سایت لە تینوا کوێرە ئەم جاوتی قوربان ئاوا بێت هەر کەسێک پەزێرایت بکاوەکو منی بەسەر بێنن خەلیفەش وتی خێراکە ڕێزی تۆ ڕێزی منە پێم بڵێ شێوای لێ کردویت مەعینی وەزیر وتی ئەمڕۆ چوومە بازاری کەنیزەکەکان تاکو و دانەیەکی چێژ لێنەر بکڕم کەنیزەکێکم بینی هێندە جوان بوو لە وێنەیم نەدی بوو ویستم بۆ بەڕێستانی بکڕم لە دەڵاڵەکەم پرسی کە هیچەیە وتی علی فەزلی خاقان خاوەنێتی کە کاتی خۆی دههزار دینارت دابوو بەواڵکی تاکو کەنیزەکە کرد بۆ بکرێ باوکیشی کە ئەم کەنیزەکەی کڕی بوو زۆری لەلا جوان و نایە ببوو بۆیە هەڵی گرت بوو بۆ خۆی دابووی بەم کوڕی ئێستاش کوڕەکەی ئیفلاسی کردووە و شتومەکی ماڵی هەموو فرۆشتووە ئەمڕۆ ئەو کەنیزەکەی هێنا بۆ مەزادخانە تاکو بیفرۆشێ دەڵال خست بێ مەزادەوە نرخی کەنیزەکەکە گەشتە 4هزار دینار منیش سێ و دویەکی خۆم کرد و بەخۆمت ئەم کەنیزەکە بۆ گەوری خۆم سوڵتانەکڕم دەڵاڵەکەم بان کرد و پێموت لەسەر من بە 4500 دینار کەچی پێوتم پیریشم بە جوولەکە و نەسرانی فرۆشتن و نایدەم بە تۆ منێژوتم کاکەجان بۆ خۆمم نییە منیش بۆ سوڵتانی بەڕێزیەکرم کە ئەمەیان بیست لێم هاتنە پێش و لەسەر قاڵپۆزی زینەکان خسمە خوارەوە ئا بەم ڕیشە سپیەوە ئەمەندەیان مشت و کەڵە لێدام تاکو ئاویان بەسەر هێنام ئەمجا خەلیفە تووڕە بوو هەستایە سەر پێ و نەڕاندی چەکداران کوان هەر خێرا چل کەسی شمشێر بەدەست ئامادە بوون ئەمجا فەرمانی پێدان بچن ماڵی عەلی فەزلی خاقان داگیر بکەن و خۆی و کەنیزەکەکەی هەتا ئێرە بەکێش بکەن ئەوانی ژوتیان فەرمایشتا ئەمجا بەرەو ماڵی نورەدین عەلی بوونەوە لە نێو ئەو چەکدارانی خەریفەدا عەلەمەدینی سنجەر هەبوو ئەو پیاوە کاتی خۆی بەندەی باوکی نورەدین عەلی بوو خۆی پێ نەگیرا و لە نێوان چەکدارەکاندا خۆی دزیەوە و بە سواری کەوتە غارکردن بەرەو ماڵی نورەدین عەلی کە گەیشت نورەدین عەلی بە خێراتنی کرد ئەویش وتی کاتی چۆنی و چاکی نییە گوێ بگرە خۆت ڕزگار بکە ئەگەر ترست بوو کەی ماڵ و سامان خەم و کۆستت بوو لە جێی سامان و ماڵێ بێتەوە بەڵام یەک گیان و هەر نەفەسم بوو نورە دینوتی ئەلەمەدین هەواڵچی ئەویژۆتی هەستە خۆت و کەنیزەکەکەت بڕۆن ئێرە بەجێ بێڵن چونکە هەمەعینی وەزیر لە لای خەلیفە بۆی تێچاندون خەلیفەش چل جەنگاوەری بۆ نردون بتانگرن ئەم جا دەستی کردە گیرفانیدا چل دیناری پێبوو دایە دەستی نورەدین ئەلیوتی هەر ئەمەندەم پارە پێ بیگرە. ئەویش خۆی کرد بە ژووردا و کەنیزەکەکەی کە تێگەیان زۆر ترسا. ئەمجا هەردووکیان ماڵیان جێهێشت بەرەو دەرەوەی شار. خوا پاراستمی. ڕۆشتن تاکوو گەشتنە کەناری دەریا. سەیری کرد کەشتیە خەریکە ڕوە. کەشتیەوانێک هاوارەکا. هیچتان بیر نەچێ. ئەوانیش وتیان هیچمان نەماوە. نورەدین عەلی چووە پێش و وتی، سەرۆک گیان بەرەو کوێ؟ ئەویش وتی بەرەو خانەی ئاشتی بەغدا بە دڵخۆشیێکی فرەوە کەنیزەکەکەی سەرخست گوریسی لەنگەر کۆکرایەوە و چارە کاڵدرا کەشتی کەوتەڕێ هەروەک چۆنەڵێن کەشتی کەوتەڕێ لەسەر ئەو ئاوە جۆرێک خۆی دابوو بە دەمی باوە وەکو باڵندە باڵی لێگەدا سنگی تیژڕەوی لەو ئاوە ناوە کۆیلە چەکدارەکانیش کە گەشتنە ماڵی نورەدین علی دەرگیان شکاند و ماڵەکە گەڕان کە کەسیان بۆ نەگیرا خانوەکەیان ڕوخان ئەم جاگەڕانەوە بۆ خەلیفە فەرمانی دەرکرد لە هەرکوێ بن بیانگرن دوای ئەوەیش مەعینی ساوی وەزیر خەڵات کرا خەلیفە پەیمانانی دایە تۆڵەی بۆ بکاتەوە ئەم جا جارچی بە شاردا گەڕا و هاواری لە نێو خەڵکدا کردوتی هەرکەس نورەدینی علی بگرێت و بیبا بۆ سلتان خەڵاتێکی باشەکرێت هەزار دینار وەرەگرە هەر کەسێکیش نورەدین پەنا بدا کە جیرا سوکایەتی پێکرێت و بە هێندەی تاوانبارەکە سزادرێ نورەدین عەلیش ون بوو نورەدین عەلی و ژنەکەی بەبێەوەی گەشتە شاری بەغدا سەرۆکی کەشتیەکە پێوتن ئەوە گەشتە بەغدا زستانی ڕۆیشت بەهارە کاتی گوڵ و گوڵزارە سەوزن درەخت و داران لە دامێنی دار و باران. نورەدین پێنج دیناری کرێی دا، دەستی ژنەکەی گرت و ڕۆشتن. زۆری پێ نەچوو گەشتنە ڕەز و باخێک، سەیریان کرد شوێنێک ئاو ڕشێن کراوە، تەختەی درێژ بۆ دانیشتن دانراوە. چەند سەتڵە ئاو هەڵواسراوە، لەو سەریشیەوە دەرگای داخراوی ڕەز و باخەکەیە. نورەدین بە کەنیزەکەکەی وت. بەخوا ئێرە خۆشە. کەنیزەکەکەش وتی کەوابوو با سعاتێک لەسەر ئەو تەختە ڕایاڵانە دابریژین تاکو کەمێک بحەوێنەوە. ئەم جا دەم و چاویان شت و لەسەر تەختەکان لی دانیشتن هەوا فێنک بوو نووستن. گەورەی هەر کە هەرگیز نانەوێ ڕەزەکە سەیرانگا بوو. کۆشکی مۆزەخانی تیا بوو هارو نەڕەشید خاوەنی بوو. ئەو کۆشکە هەشتا پەنجەرەی هەبوو، لە ناوەڕاستی هۆڵەکەیدا مۆمدانێکی زێڕین دانرابوو، کە خەلیفە دڵی تەنگ ئەبوو ئەهاتە و کۆشکە، هەر هەشتا پەنجەرەکە ئەخرانە سەر پشت. فەرمانەدرا ئیسحاقی کوڕی ئیبراهیمی هەمنشینی و کەنیزەکەکان بۆ گۆرانی و سەما، ئیتر خەلیفە دڵی ئەکرایەوە. ئەم ڕەز و باخە باخەوانێکی هەبوو ناوی مام برایم بوو، جار و بارێک کە ڕەزو باغەکەی جێهێشت و ئەچوە شار خەڵکی ئەچوونە ناوباخ و دەستکاری شتەکانیان نەکرد ئەویش زۆر تووڕە بوو بۆیە کە خەلیفە هاات سکاڵای خۆی لا کرد خەلیفەش فەرمانی پێدا هەر کەسێکت لە ناو ڕەز و باخکەدا بینی چی لەکەی بیکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو